لە دوای هاتنم بۆ شاری ئاسۆ تێگەیشتم کە فیرعەون و دەربارییەکانی لە دوو سوڕانەوەی مانگ بەملاوە، واتە شەست شەو و ڕۆژ لە بارودۆخی تەبەس بێ ئاگا بوونە چونکە کاهینەکانی ئامون نەیانهێشت کە هیچ هەواڵێ بگاتە دەربارەی میسر لە کۆشکی پاشایەتیدا هەست بە کەمی ئازوقە کرا و دەرباریەکان وەکو خودی فیرعەون بە خواردنی سادەوە بەسەریانە برد ئامی بە منیوت لەبەرەوەی کە تۆ لە فیرعەونەوە نزیکی و ئەو متمانەی پێتە و ئەزانەیە کە درۆناکەی بڕۆ لای ئەو ئەوەی کە ڕوویداوە پێی ڕابگەیەنە، من بە ڕۆحێکی پەژاراوییەوە چوومە لای فیرعەون و ئەو کە سەری دانەواندبوو سەری بەرز کردەوە و ڕوانیم سۆمای چاوەکانی کەم بووە و وتی سینۆهە ئایا لە نێوان هاوڕێکانی من تەنها تۆ گەڕاویتەوە یان ئەوانی تریش هاتوونەتەوە من لە تەبەزدا کەسانێکم هەبوو کە لەگەڵ مندا دۆست بوون و من ئەوانم خۆشەویست پێم بڵێ ئەوان چیەکەن وتم ئەی ئەخناتوون خوایەکانی پێشوو و بە تایبەتی ئامون کە تۆ ئەوانت سەرنگون کرد دیسانەوە لە تەبەزدا خواتیەکەن و کاهینەکان بتی ئامونیان ڕاست کردوەتەوە و وەکو زوو قوربانی بۆکەن و خەڵکی لەوەی کە خوایەکانی خۆیانیان دەستکەوتوتەوە خۆشحاڵن و نەفرەت لە تۆ ئەکەن و تۆ بە مەلعون ئەزان و ناوت لە هەموو شوێنێ لەسەر پەرستگاکان و لەسەر بت و نووسراوەکان ئەسڕنەوە و ئەڵێن تۆ فیرعەونێکی درۆزنی و ئەبێت دەست لە پاشایەتی کردن هەڵبگری فیرعەون کاتێک کە ئەم وتەی بیست شڵەژا و دەم و چاوی کەمێک سوور هەڵگەڕاوتی سینۆها من لەبارەی بارودۆخی تەبەس پرسیارم لێت نەکرد بەڵکو پرسیم هاوڕێکانم چیان لێهات و یارانی من چیەکەن وتم ئەی ئەخناتون تۆ کارت بە هاوڕێکانتەوە چییە و بۆ تۆ چ بایەخێکی هەیە کە ئەوان زیندوو بن یان مردوو ئەوەی کە لە لای تۆ گرنگە ژن و مناڵ و زاوەکانتە بەڵام ژنەکەت نەفرتیتی و مناڵەکانت لەتەک خۆتەوەن و یەکێ لە زاواکانت سەمەن خەگر لە ڕووباری نیلە و خەریکی ڕاوەماسیە و زاواکەی تریشت تووت لەگەڵ بووکەشووشە دایەریەکات و هەموو ڕۆژێ بووکەشووشەکانی خۆی مۆمیایەکات و ئەیخاتە ناو گۆڕەوە. فیرعەون وەک ئەوەی کە قسەکەی منی نەبیستبێ وتی، هاوڕێکەی من توتمەز کە دۆستی تۆش بوو لە کوێیە و چیەکا؟ لە کوێیە ئەم هونەرمەندە گەورەیە کە بە هونەری خۆی بەردی مردووی زیندووە کردەوە و تەمەنی نەمری ئەبەخشیە بەردەکان؟ وتم ئەخناتوون ئەو لەبەرئەوەی کە بەرامبەر بە تۆ خوایەکەت وەفادار بوو بە دەستی سەربازانی ڕەشپێست کوژرا و ئەویان بە نەیزەک کون کون کرد و لاشەکەی ئەویان فڕێدایە ناو نیلەوە و تیمساحەکان کەرت کەرتیان کرد ئێستا لەو کارگەی کە تۆ ئەڵێی پیاوێکی تیابوو گیان و تەمەنی ئەبەخشیە بەردەکان لە کاتی شەودا چەقەڵەکان ئەلورێنن ئەخناتون وەکو ئەوەی باڵندەیەک لە دەم و چاوی خۆی دووربخاتەوە دەستی جوڵاندەوە و پاشان ناوی هەندێ لە هاوڕێکانی خۆی هێنا کە لە تەبەس دابوون و لە دوای وتنی هەر ناوێک من ئەموت ئەو بۆ تۆ خۆیاکەت کوژرا یان ئەموت زیندوە و ئێستا قوربانی بۆ ئامونەکات و نەفرەت لە تۆکە کاتێ فیرعەون لەناو هێنانی هاوڕێکانی خۆی وەستا من وتم ئەی فیرعەون بزانە کە سەردەمی خویەتی ئاتون کۆتایی پێهات و ئەویان سەرنگون کرد و دووبارە ئامون لە جیهاندا خویەتیەکە فیرعەون دەستە لەڕەکانی خۆی جوڵاندەوە و چاوی بڕیە جێگایەکی دووری بەرامبەر بە خۆی وتی ئاتون خویەکە هەر بووە و هەتا هەتایە و بێ سنوورە و خوایەکی بێ سنوور ناتوانێ لە دنیایەکی سنووردار جێگیر ببێ بۆیە سەیر نییە کە ویان سەرنگون کردبێ بەڵام ئێستا کە ئاتون لەناو چووە هەموو شتێ ئەگەڕێتەوە سەر دۆخی یەکەم جاری خۆی و نەزانی و ترس و ستەم و کینە بەسەر جیاندا فەرمان ڕەوای ئەکات و بۆیە وا باشترە کە من بمرم و سەردەمی نوێی خویاتی کردنی ئامون و خویەکانی ترس و چەوسانەوە نەبینم و خۆزگە من نەئەهاتمە دنیاوە و ئەم هەموو ستەمکاری و بەدبەختیم نەبینایە وتم ئەی فیرعون تۆ کە ئەزانی خویەکی بێ سنوور بۆ ئەم دنیا سنووردارە ناگونجێت و هزری بچووکی خەڵکی توانای نییە خویەکی بێوێنە و نەبینرا و بپەرستێ بۆچی ئەم خویە تێنا و ئەوت بە خەڵکی ناساند و بۆچی ئەم هەموو خوێنە دڕژان ئاخر تۆ کە لێرە دانیشتویت و مناڵەکەتیان لە پێش چاوتدا نەکوشتووە و ئەو ژنەی کە خۆشت ئەوێ لە بەرچاوت کونکونیان نەکردووە ناتانی لەوە بگەی کە خویەکە چۆن خەڵکی بەدبەخت کرد و چەندە خەڵکی بێگوناهی بەکوشتدا و چۆن بۆ هۆی ئەوەی کە ژنی دەوڵەمەندەکان کە تا دوێنێ زێڕێکی زۆریان هەبوو چۆن بۆ کردتە نانێ کە بیدەنە مناڵەکانی خۆیان لەشیان ئەفرۆشتە ڕەشپێستەکان و هێشتا ئەوانە بەختەوەر بوون چونکە ئەو قلە ڕەشانە دەست درێژیانە کردە سەر ژنەکانی تر بەبێ ئەوەی کە کردتە نانەکەشیان بدەنێ ئایا ئەو بەختیارەی کە تۆ ئەتەویست لەمە بەدوا بە گەلی میسری ببەخشی ئەرزشی ئەم هەموو بەدبەختی و کوێرەوەریەی هەبوو ئەخناتون تۆ جەنگی تەبەست نەبینیوە و نازانی کە شاخدارەکان چ تاوانکاریەکیان کرد بەڵام بەر لەوان خاچدارەکان هەموو تاوانیان لە دژی شاخدارەکان کرد بۆ ئەوی خویەکان لە ناو ببەن من وا بیرەکەمەوە کە گریمان لە کۆتایی ئەم تاوانکاریانەدا ئەو دنیای کە خویەکەی تۆ ئەیوت بێتەکایە و ناچوون یەکەکانی نێوان دەوڵەمەند و هەژار و گەورە و بەندە لە ناوەچوو بەڵام کێیە کە بەرپرسێتی خوێنی ئەم هەموو بێ تاوانانەی کە کوژران و سووتان و کون کون بوون و جەستەی زیندویان فرێدرایە ناو دەمی تیمساحەکان بگرێ تا ئەستۆی خۆی تۆ ئەی فیرعەون کە ئەتزانی خوایە نەبینراو و بێ سنوورەکەت لەم دنیادا جێی نابێتەوە بۆچی بڕیارت دا کە خەڵکی خوایەکەی تۆ بپەرستن و ئەم کارەساتانە ڕووبدا فیرعەون وتی سینوها ئەگەر تۆ من ئەوەندە بە ستەمکار و مایەی ئازاری خەڵکی ئەزانی لەلای من مەمێنەوە و لێرە بڕۆ بۆ ئەوەی لەمە زیاتر لە ئازارەکانی من ڕەنج نەبەی لێرە بڕۆ کە چیتر من دەم و چاوی تۆ نەبینم چونکە لە بینینی ڕوخساری مرۆیی بێزار بوومە بەڵام من لە بری ئەوەی کە بڕۆم لەسەر زەوی لەبەردەم ئەخناتوندا دانیشتم وتم نا ئەی فیرعەون من لە لات ناڕۆم چونکە وابزانم کە هێشتا دەفری چارەنووسی من لێی نەڕژاوە و ئەبێ لەوەی کە هەیە پڕتر بێ، هەروها ڕۆیشتن ئاسانە و هەموو ئەتوانن بڕۆن بەڵام هەندێ جار مانەوە پێویستی بە پشت قایمیە و ئەگەر ئەبینی کە من هەندێ قسەم کرد کە لە سەرزەنشت ئەچوو، هۆیەکەیە گەڕێتەوە بۆ پەژارەی دەروونیم، چونکە من لە تەبەس مناڵەکەم و ژنە خۆشەویستەکەشم لە دەستدا هەروها ئامی و هرم هەب بەتەمان بێنە لای تۆ و گفتوگۆت لەگەڵدا بکەن و هرم هەب لەسەر نیلەوە نەفیڕەکەی لێدا و فەرمانیدا کە زنجیرە مسیەکە بپچڕێنن بۆ ئەوی کەشتەکانی ئەو بتوانن بێنە ناو ئاسۆ وابزانم تا کاتژمێرێکی تر هەردووکیانەگەن فیرعون بزەیەکی تاڵی هاتێ وتی ئامی پەیکەری تاوانە و هرم هەب نیشانی شمشێر و نەیزەیە و ئایا ئاتون ئەوەندە منی بەدبەخت کردووە کە تەنها ئەم دوو کەسە بەرامبەر بە من وەفادار ماونەتەوە و بەرەو من دێن؟ فیرعەون چیتر قسەی نەکرد و منیش قسەم نەکرد هەتا ئامی و هورم هەب هاتنە ژوورەوە و لە گرژی ڕوخساریان زانیم کە لەگەڵ یەکتری دامشت و مڕیان بووە و لە دوای هاتنە ژوورەوە بەبێ پێشەکی و بەبێ ئەوەی کەڕەچاوی ڕێزگرتنی فیرعەون بکا وتی، ئەی ئەخناتون تۆ ئیتر ناتوانی پاشایەتی بکەی، بەڵام ئەگەر دەست لەکار بکێشیەوە گیانی خۆت ڕزگارەکەی ئەگەرنا ئەکوژرێی. دەست لە پاشایەتی کردن هەڵبگرە و سەمەن خەگری زاوات لە جیاتی خۆت بۆ پاشایەتی هەڵبژێرە، بۆ ئەوەی لێرەوە بۆ تەبەز بێت و قوربانی بۆ ئامون بکات و لە دوای قوربانی کاهینەکانی ئامون ڕۆن لەسەری ئەدەن و کڵاوی پاشایەتی لەسەرەکەن کاتێک کەوتەکانی ئامی تەواو بوو هورم هەپ وتینەی زەو شمشێرەکانی من دەسەڵاتی ئەخناتون و هەروها گیانیشی ئەپارێزێ بەمەرجێ کە فیرعون لێرەوە بۆ تەبەز بێت و قوربانی بۆ ئامون بکە ئەگەرچی کاهینەکانی ئامون کاتێ چاویان بە فیرعونەکەوێ کەمێ هەڵەچن بەڵام لەبەر ئەوەی کە نەیزە و شمشێرەکانی من ئەبینن بێدەنگی لێ ئەکەن و دواییش ئەگەر فیرعەون بۆ سەندنەوەی سووریا خۆی بۆ جەنگ ئامادە بکا کاهینەکان ناچارن کە هاوکاری بکەن. ئەخناتوون ماوەیەک ڕوانیە هورم هەبوو پاشان وتی، من وەکوو فیرعەونێ ژیاوم و وەکوو فیرعەونیش ئەمرم و هەرگیز قوربانی بۆ خوایەکی درۆزن ناکەم و هیچ کاتێکیش هەوڵی شەڕکردن نادەم چونکە خوایەکەی من لە جەنگکردن بێزارە. لەپاش ئەم وتەیە، فیرعەون داوێنی کراسەکەی خۆی بەرز کردە و بە دەموچاوی خۆیەوەی نا و لە ژوورەکە چووە دەرەوە و حورم هەبوو ئامی و من لە ژوورەکەدا ماینەوە. من لەسەر زەوی دانیشتم و لە تا و پەژارەم توانای هەڵسانم نەمابوو، ئەمڕوانییە ئەو دوانە و بینیم ئامی هەردوو دەستی کردەوە و بە هورم هەبی وت، شمشێر و نەیزەکانی تۆ ئامادەیە و تۆ ئەتوانی بۆ هاتنە سەر تەخت سوود لەم دەرفەتە باشە وەربگری. بڕیار بدە و تاجی پاشایەتی میسر بخەرە سەرخۆتەوە هورمهەب پێکەنی وتی ئامی ئێستا کە لەسەرکردنی کڵاوی پاشایەتی ئەوەندە ئاسانە بۆچی خۆ دەم کڵاوە نانیتە سەر تۆ لە بەرەوەی کازانی هەر کەسێ لە دوای ئەخناتون ببێتە پاشا کوژرێ ئەم پێشنیارە بە منەکەی کە ببمە پاشا و ئەگەر بتزانیایە کە بوونە فیرعەون لە دوای ئەخناتوناسانە خۆت کڵاوەکەت ئەخستە سەر ئەخناتون وڵاتی تووشی برسێتی کردووە و جگە لەوەش بەڕادەیەک میسری لاواز کردووە کە بێگومانەکەوێتە بەر شاڵاوی دوژمنان و ئەو تۆی کە ئەخناتون چاندوێتی واتە برسێتی و جەنگ ئەبێ ئەوانەی دوای ئەو بیدورنەوە و ئەگەر من لە دوای ئەو ببمە پاشا خەڵکی ئەو نەبوونی و ئاژاوەیە لە چاوی من ئەناسن چونکە من نە ئەتوانم لە ماوەیەکی کەمدا چارەسەری نەبوونی بکەم و نەخۆشم لە شەڕ بەدوور بگرم و ئەو کاتە بۆ تۆ ئاسانە کە من لە تەختی پاشایەتی لابدەی ئامی وتی لەبەرەوەی کە تۆ ناتەوێت ببیتە فیرعەون چارێکی تر نییە جگە لەوەی کە سەمەنخەگری زاوای ئەخناتون ببێتە فیرعەون و ئەگەر ئەویش ئامادە نەبوو ببێتە پاشا زاواکەی تری توت پاشایەتێکە ئەکات و تا ماوەیەک ئەکەوێتە بەر توڕەی خەڵکی تا ئەو کاتی کە برسێتیەکە نامێنێ وەزعەکە باشترە بێ هورم هەبوت یەزانم کە تۆ بۆچی حەزەکەی یەکێک لە زاوەکانی ئاخناتون بکەیتە فیرعەون چونکە ئەزانی کاوان لە بەرامبەر تۆدا هیچ هەڵوێستێکیان نابێت و تۆ ئەتوانی بە ناوی ئەوانەوە پاشایەتی بکەی ئامی وتی بەڵام تۆ لە برەوەی کە خاوەن سوپای لە من بەهێزتری و بەتایبەت ئەگەر بتانی پاشەکشێ بە هاتی بکەی بەهێزتریش ئەبی و هیچ کەسێ ناتوانێ لەم وڵاتەدا خۆی بە هاوشانی تۆ بزانێ ئەو دوانە کەمێ لەم زەمینەیەدا گفتوگۆیان کرد و پاشان ئامی وتی هورم هەب من دان بەوەدا ئەنێم کە ئەمویست تۆ بە زەویدا بدەم و دەستت لە سوپای میسر بەربدەم بەڵام ئەمڕۆ ئەبینم من و تۆ پێویستمان بە یەکتریە و ئەگەر من نەبم تۆ ناتانی پێشی هاتی بگری و ئەگەر تۆش نەبی و پێشی هاتی نەگری من ناتوانم فەرمان ڕەوایی بکەم چونکە هێزی هاتی لە ماوەیەکی کەمدا میسرەگرێ کەواتە وەرە با لەگەڵ یەکتریدا یەک بگرین و سوێن بە خوایەکانی میسر بخۆین کە هاوکاری یەکتری بکەین هورم هەبوتی من بەتەمای پاشایەتی میسر نیم بەڵام حەزەکەم کە فەرماندەی سوپابم و لەشکرەکەی من سەرکەوتن بەدەست بێنێ و بۆ ئەم کارە یارمەتی تۆ سودمەندە بەڵام مەترسم کە گەر لەگەڵ تۆدا هاوپەیمان بم تۆ لە یەکەمین دەرفەتدا خیانەتم لێ بکەی و من بە زەویدا بدەی و ئەو قسەم بە درۆ مەزانە چونکە من تۆ باشە ناسم و بۆیە گرتن لەگەڵ تۆدا پێویستم بەدەستە بەریەکەیە ئامی وتی چ متمانەیەک لەوە زیاترە کە تۆ خاوەنی سوپایەکی کە خەرجی سوپاکە میسر واتە منەی دەم و ئایا بۆ پاراستنی دەسەڵات هیچ دەستە بەریەک باشتر و بەردەوامتر لە هەبوونی سوپا هەیە هۆرم هەب بێدەنگ بوو من ڕوانیم ئەوێک کە هەرگیز لە کاتی قسەکردندا تووشی دڵەڕاوکێ نابوو دوودڵ بوو پاشان وتی ئەو دەستەبەریەی کە من ئەمەوێت ئەوەیە کە شازادە خانم باگتاتون ببێتە خوشکی من و لەگەڵیدا گۆزەیەک بشکێنم ئامی پێکەنی وتی ئاه هورم هەب تۆ لەوە زیرەکتری کە من هەستم پێ کرد و ئەزانی کەسێک کە لەگەڵ باگتاتوندا ببێتە هاوسەر مافی ئەوەی هەیە کە ببێتە پاشای میسر و تەنانەت ئەو کاتە مافی تۆ بۆ پاشایەتی کردنی میسر لە زاواکانی ئەخناتونیش زیاترە بێ چونکە ئەمڕۆ ئەخناتون بە پێی بڕیاری کاهینەکان فیرعونێکی درۆزن و نەفرەتیە و بەو پێش لە ناو دەمارەکانی لەشی کچەکانی ئەویش کە خێزانی زاواکانی ئەون خوێنی فیرعونێکی نەفرەتی و درۆزن هاتوچۆکە لە کاتێکدا کە باکتاتون خوشکی ئەخناتون واتە کچی فیرعونی گەورەیە و لە دەمارەکانیدا خوێنی فیرعونی گەورە هاتوچۆکە. ئەگەریش ئەو ببێتە خوشکی تۆ واتە ببێتە ژنت تۆ بۆ پاشایەتی کردنی میسر لە زاواکانی ئەخناتون شایستەتری هەروەها بزانە کە ئەم شازادە خانمە ناوی خۆی لە باکتامونەوە گۆڕیەوە بۆ باکتاتون و لەبەرەوەشە کە کاهینەکانی ئامون بەرامبەر بە ئەو گەشببینن بەڵام من پێشنیارەکەی تۆم بەدڵ نییە چونکە ئەم شازادە خانمە کە کچی فیرعونی گەورەیە ئەگەر ببێتە هاوسەری تۆ ئیتر تۆ بە تەواوەتی لە ژێر دەسەڵاتی چاودێری منەوە ئەچیتە دەرێ و لە ئایندەدا من هیچ دەسەڵات و کاریگەرێتیەکەم لەسەر تۆ نابێ کورم هەبوتی منەزانم کە تۆ لەوە ترسێی کە ئەگەر ئەو بۆ هاوسەری من و ئێمە مناڵمان بوو پاشایەتی میسر ئەبێتە مافی دانپیانراوی پاشینەکانی ئێمە بەڵام لەوە مەترسێ کە من بەر لە تۆ پاشایەتی بکەم چونکە توانم چاوەڕان بکەم لەبەرەوەی کە من لە تۆ گەنجترم و ئامادەم بە شمشێر و نەیزەکەی خۆم یارمەتی تۆ بدەم هەتا کڵاوی پاشایەتی بخەیتە سرت ئەو شتەی کە بۆتە هۆی ئەوەی من داوات لێ بکەم ئەم شازادە خانمە ببێتە خوشکی من ئەوەیە کە من ئەوم خۆشەوێت و لە یەکەمین ڕۆژێ کە ئەم ژنەم بینیوە خوازیاری ئەو بوومە و ئێستا ئەوم ئەوێت و ئەگەر تۆ توانای خۆت بەکار بخەی کە ئەم ژنە ببێتە هاوسەری من ئەوا منیش هیچ دژایەتێک لەگەڵ پاشایەتی کردنی تۆدا ناکەم. ئامی کەوتە بیرکردنەوە و من بۆم دەرکەوت کە بۆچی بیرەکاتەوە و هۆی تێ فکرینی ئەو ئەوە بوو کە زانی ئامرازێکی باشی پیا کردووە کە بەهۆیە هورم هەب بخاتە ژێر چاودێری خۆیەوە. چونکە پیاوێک کە ژنێکی خۆشبوێ بۆ ئەوەی کە بتوانێ ژنەکە بهێنێ هەموو بەند و مەرجێ قوبوڵەکە پاشان ئامی وتی هورم هەب ماوەیەکە کە تۆ لەو ئارەزوە دایکام ژنە بکەیتە هاوسەری خۆت و ئەتوانی کەمێکی تریشدان بەخۆدا بگری چونکە تۆ ئێستا ئەبێ بەشداری شەڕێکی گەورە بکەی کە ئامانجەکەی پێشگرتن لە دەستدرێژیکردنە سەر میسرە و لەم کاتەدا کە پێویستە بۆ مەیدانی جەنگ بڕۆی ناتوانی لەگەڵ ئەم شازادە خانمەدا گۆزە بشکێنی جگە لەوەش تاوەکو ئەمڕۆ کەس لەبارەی خوشک و برایەتی ئێوە لەگەڵ ئەم شازادە خانمەدا گفتوگۆی نەکردووە و هزری ئەو بۆ قبوڵکردنی ئەم بابەتە ئامادە نییە و کەمێ کاتی ئەوێ کە ئامادە بێت و ڕازی بێ کە تۆ ببیتە برای ئەو چونکە زانێ کە تۆ لە نەژادی خەڵکی ئاساییت و کاتێک کە لە دایک بوویت نێوان پەنجەکانی قاچت وەکو نێوانی دوو پەنجەکانی گا ڕیخی پێوە بوو، تەنها یەک کەس لە میسردا ئەتوانێ ئەم شازادە خانمە ئامادە بکا کە ببێتە خوشکی تۆ و ئەو یەک کەسەش منم و من سوێند بە هەموو خوایەکانی میسرەخۆم کە ئەو ڕۆژەی تاجی پاشایەتی میسرم خستە سەر بە دەستی خۆم گۆزەی خوشک و برایەتی ئێوە بشکێنم. ئامی بە جۆرێک ئەم وتەی بە توندیەوە وت کە کاری لە ڕوحی هورمهەب کرد وتی زۆر باشە، من یارمەتی تۆدەم کە زووتر بگەیتە پاشایەتی میسر بۆی زووتر ئەم شازادە خانمە ببێتە خوشکم بە جۆرێک ئەو دوو کەسە خەریکی گفت و گۆبوون کە منیان نەبینی بوو کە لەسەر زەوی دانیشت بووم لە ناکاو داهورم هەب منی بینی و بە پێکەنینەوەتی ئاه سینۆهە تۆ هێشتا لێرەیت و هەموو گفتوگۆکانی ئێمەشت بیست و ئایا ئەزانی کە لەبەر ئەوەی تۆ بە نهێنیەکانی ئێمە زانی من ئەبێ بتکوژم بەڵام گرفت لەوەدایە کە تۆ دۆستی منی و کوشتنی دۆست لەزت بەخش نییە من بەم قسەی پێکەنیتم چونکە هاتەوە یادم کە هورم هەبوو ئامی هەردووکیان لە خەڵکی ئاسایین و لە ڕووی نەژادەوە شایستەی پاشایەتیان نیە لە کاتێکدا کە من لەبەر ئەوەی لە ڕەچەڵەکی فیر ئەونم شایستەی پاشایەتی بووم ئامی کە پێکەنینەکەی منی بینی وتی سینۆها ئێستا کاتی پێکەنین نییە چونکە ئێمە گفتوگۆکەمان بەڕاستە و ئەگەر تۆ لەگەڵ ئێمەدا هاوڕێ نەبووی تای و بەتایبەت ئەگەر ئومێدەوار نەبووینایە کە سوود لە بوونت وەربگرین تۆمانە کوشت بۆ ئەوەی نهێنیەکانمان نەدرکێنی ئێستاش بەرژەوەندی تۆ لەوەدایە کە ئەم بابەتە بە کەس نەڵیت بۆ ئەوەی کەس نەزانێ من خەیاڵی پاشایەتی کردنم هەیە و تۆ ئەگەر ئامادەبیت یارمەتیمان بدەی ئێمە لە داهاتوودا هەرچیەکت بوێ ئەدەینێ وتم چی یارمەتیەکتان بدەم ئامی وتی فیرعون ماوەیەکە نەخۆشە و هەمووان نەزانن کە نەخۆشیەکەی چارەسەری نیە و ئێستاش بیماریەکەی زیاد بووە و هەموو ئەزانن کە لەم کاتانەدا کە نەخۆشی فیرعون چارەسەری نیە تەنها یەک ڕێگای چارەسەرکردنی هەیە و ئەویش قڵیشاندنی سەریەتی بۆ ئەوەی هەڵمە زیان بەخشەکان لە ناو مێشکی ئەودا بێنە دەرەوە تۆش پزیشکی تایبەتی ئەخناتونی و لە زانا گەورەکانی میسر و بگرە جیهانیشی و کەس گومانی لە شارەزایی و لێهاتووی تۆدانە و هەر ئەمڕۆ سەری بقڵیشێنە و چێردی نەشتەرگەریەکەت وەها بچەقێنە ناویەوە هەتا بەقەدەر پەنجێک بچێتە ناو مێشکیەوە و فیرعون بمرێ و میسر لەو بەدبەختیە ڕزگاری بێ وتم ئامی لە پاژەوەی کە فیرعون مرد لاشەکەی بۆ مۆمیایی کردن ئەگوازنەوە خانەوی مردووەکان و لەوێ ئێسکەکەی سەریاڵەگرن بۆ ئەوەی مێشکی دەربهێن و پاشان ئێسکەکە ئەخەنەوە سەر شوێنی خۆی و کرێکارەکانی خانەی مردووان هەرکە چاویان بە مێشکی فیرعون بکەوێ ئەزانن کە من کێردەکەی خۆم بە قەدەر یەک پەنجە چەقاندوەتە ناو مێشکێوە و بەوە فیرعونم کوشتووە ئەم وتەیە کاری لەو دوو کەسە کرد چونکە هیچ کامێکیان بۆ خانەی مردووەکان نەچوو بوون و شێوەی کارکردنی ئەویان نەبینی بوو ئەوان نەیانەزانی کە لە خانەی مردووەکاندا هەرگیز ئێسکی سەری فیرعون و دەوڵەمەندەکان هەڵناگرن کە مێشکیانی لێوە دەرکەن بەڵام کاتێک کە ئەیانەوێت لاشەی هەژاران مۆمیایی بکەن ئێسکی سەر وەکو کاسێک لەسەر جیا ئەکەنەوە بۆ ئەوەی بە ئاسانی و بە خێرایی مێشکەکەی دەربکەن و فڕی بدەن و پاشان ئێسکە کە ئەخەنەوە شوێنی خۆی و ئەی پێچنەوە بەڵام مێشکی فیرعون و پیاوانی دەرباری و گەورەکان و دەوڵەمەندەکانیان لە ڕێگەی کونە لوتەوە دەرەهێنا و من خۆم لە خانەی مردووەکاندا کاتێک کە خەریکی مۆمیایی کردنی لاشەکان بووم فێری ئەم هوەرە بووم وەکو پێشتر لە سەتای ئەم بەسەرهاتەدا باسم کرد کەواتە ئەگەر من چێردی نەشتەرگەریەکەم پەنجەیەک زیاتر بە مشکی فیرعوندا بکردایە کرێکارانی خانەی مردووەکان لە کاتی مۆمیاییکردنی تەرمەکەی هەستیان بەوە نەئەکرد کە من کوشتومە بەڵام ئەو بەهانەی کە من دروستم کرد ئامی و هورمهەبی قایل کرد هورمهەب وتی من پزیشک نیم و نازانم کە چۆن ئەبێ فیرعەون بمرێ بەڵام ئەوە ئەزانم کە ئەم پیاوە ئەبێ بمرێ چونکە تا ئەو زیندوو بێت میسر ڕزگاری نابێت وتم لەبەرەوەی کە من پزیشکم ئەزانم کە باری تەندروستی فیرعەون بە شێوەیەک نییە کە بتوانین سەری نەشتەری بکەین چونکە کاتێ سەر ئەقلی شێنرێ کە مەترسی مردن نزیک بێ لە کاتێکدا کە فیرعون ئێستا لە بەرامبەر مەترسیەکی ئەوتۆدانە بەڵام لەبەرئەوەی کە دۆستی فیرعەونم و حەز ناکەم کە ئەم پیاوە بەهۆی سەرنگون بوونی خویەکەی ڕەنج بکێشێ و مایەوەی تەمەنی خۆی لە بەدبەختی دا بباتە سەر شلەمەنێکی دەرخوار دەدەم کە بەبێ هیچ جۆرە دەرد و ئازارێ بۆ دنیای تر بڕوات و ئەم شلەیە شەربەتێکە کە مادەی سەرەکی ئەو دەرمانە بریتیە لە جیوەی توێکڵی خەشخاش ئامی وتی ئایا تۆ مەبەستت تریاکە وتم بەڵێ باسی تریاگەکەم و من ئەم مادەیە لەگەڵ شەرابدا تێکەڵەکەم و دەرخواردی فیرعونیە دەم و ئەو بەبێ ئازار تووشی خەوێکی قرسە بێت و ئەمرێ ئامی وتی ئایا لە دوای مردنی فیرعونە و کەسانی کە مۆمیاییەکەن ئاسەواری ئەم زەهرە لە ناوسکیدا نابینەوە وتم من شلەیەکی تر خوار دەدەم کە هیچ ئاسەوارێک لە زەهرەکە لە ناو سکیدا ناهێڵێتەوە. ئامی وتی تریاک بۆنێکی تایبەتی هەیە و فیرعەون کاتێ کە بۆنی بکا نایخوا. وتم تریاک لە دوای ئەوەی کە چەند جارێک کوڵێنرا و خاوێن کرایەوە بۆنەکەی نامێنێت و بەتایبەت ئەگەر لەگەڵ شەرابدا تێکەڵ بکرێ و من تریاک و دەرمانی ترم لە شەرابدا تێکەڵ کردووە. ئامی وتی کەواتە مەوەستە و زەهرەکەی دەرخوار بدە بەڵام ئایا وا باشتر نییە کە زەهرێکی پێ بخورێنی کە کاری گەرێتەکەی زووتر ئاشکرابێ وتم ئامی من ئەزانم کە نیەتی ئەم پیاوە باش بووە و نەیەویست بار و دۆخی میسر وای لێبێ بەڵام لاساری کرد و گوێی لە ئامۆژگاری خەڵکانی ژیر نەگرت و هەرچەند پێیان وت کە دەست لەو لاساریە تەڵبگرە گوێی نەدایە و بەردەوام ئەیوت خوایەکەی من وهایەوێ بۆیە شایانی ئەوە نییە کە زەهرێکی دەرخوارد بدەین کە ئازاری پێ بگەێنێت و جگە لە جیوەی توێکڵی خەشخاش هیچ زەهرێکی تر نییە کە ئازارێکی کەم دروست نەکا ئەگەرچی کەمیش بێت و تەنها ئەم شلەیە کە بەبێ هەستکردن بە ئازار ئەبێتە هۆی خەوی یەکجاری زەهر خواردووەکە و تەنها لەو کەسانەی کە لەش و لارێکی لاوازیان هەیە لەوانەیە ببێتە هۆی سارکردنی لەش و